ڕێز بۆ چاکەی کەسانی تر دابنێ و سوپاسیان بکە ڕێزگرتن و سوپاسگوزاری کەسانی تر شێوەیەکی ترە لە سوپاس لەخۆ کردن کاتێ ڕێز لە چاکەکانی خەڵک ئەگری و سوپاسیان ئەکەی هەم وەک کەسێکی تێگەیشتوو و هەڵکەوتوو بەڕێز دەرئەکەوی و هەم هەستێکی باش پەیدا دەکەیت. چاوت بکەرەوە بە وردی و بچووکترین و کەمترین کارە باشەکانی خەڵک لەبارەی خۆتەوە ببینە و سوپاسیان بکە ڕەنگدانەوەی ڕەفتاری سوپاسگوزارانە و ڕێزلێنانی تۆ بە دڵنیاییەوە لە شێوەی ڕەفتاری بەڕێزانەی ڕووبەڕوەکەت بۆت ئەگەڕێتەوە. سوپاسکردنی چاکەی خەڵک بیری تۆ ئاڕاستەی ئەو کارە باش ئەکات و دەروون و ناخی تۆ بەو ئاڕاستانە ئەبات کە هەر کارێکی باش شیاوی ڕێزلێنان و ستایشە. ئەم بیرکردنەوە پڕ لە وزە و باشە لەسەر کارێکی باش ئەو خووە لە تۆ پەرە پێ ئەدات. بیرکردنەوە لە هەر تایبەتمەندیەک ئەبێتە هۆی ڕاکێشان و دروست بوونی و هەر شتێک کە لە کەسێکدا ئەیبینی بە دڵتە و سوپاسی ئەکەی لەو شتە کە لە گەڵ ئەو کەسەدا هاوبەش واتە ئەگەر کەسێک کارێکی باشی بۆ کردی و تۆش سوپاست کرد وەک ئەوە وایە کە تۆش لەو کارەدا بەشدار بووبیت ڕەوشتی سوپاسگوزاری لە خۆتدا پەرە پێ بدە ئەگەر کەسێک لە ڕابردووێکی دووردا کارێکی باشی بۆت کردووە هەر ئێستا هەستە بچۆ یان بە تەلەفۆن یان بە نامە یان بە هەر شێوازێکی دیکە کە ئەتوانی سوپاسی بکە. لیستێک دروست بکە کە تیایدا ناوی هەموو ئەو کەسانە بنووسە کە ڕۆڵی باشیان هەبوە لە ژیانتدا لە هەر کامیان بە چەشنێک سوپاس بکە تەنانەت ئەگەر ئەو ڕۆڵەیان کەم و کورت خایەنیش بووبێت. ئەم بەشەش بە کۆتا هات.